حکمة بالغة فما تغنی النذر. قورئان هەمووی حیکمەتێکی تەواوە بەڵام ترساندنی ترسێنەران بۆ گەلی بێ بڕوا سوودی نییە. فتول عنهم یوم یدعی الداعی الی شیء نکر. ئنجا تۆ ئەی محمد ڕوویان لێ وەرچەرخێنە چاوەڕوانی ئەو ڕۆژە بکە کە جاڕدەڕێک بانگی خەڵکی دەکات بۆ شتێکی زۆر ناخۆش کە ڕۆژی حەشرە. چۆن بوو بۆیان؟ ئینا ئەڕسەلنا عەلەیهم صەیحەتە واحیدە فەکانو کەهەشیم المحتەظر. بێگومان ئێمە دەنگێکی گەورەی ترسناکمان بۆ ناردن هەموو بوون بە پووشی ژێر پێی ئاژەڵ. جا ئێمەش تۆڵەمان لێ سەندن بە تۆڵە سەندنی کەسێکی زاڵی بەتوانا. ئەکوفارکم خەیڕ من ئولائیکم ئەم لەکم بەڕائەت فی الزبر. ئایا کافرانی ئێوە ئەی خەڵکی مەککە باشترن لەو گەلانەی کە باس کران یان ئێوە ئەمان نامەتان هەیە لە کتێبە ئاسمانیەکاندا کە سزا نادرێن؟